ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی سی و سێ بەڕێزان بەردەوامین لە گێڕانەوەکانی تایبەت بە ڕووداوی جەنگی بەدەر لە ئێستادا گەشتوینەتە سەر ئازادکردنی دیلەکان دیلەکان هەندێکیان بەبێ بەرامبەر ئازاد کران هەندێکیان بەرامبەر فێرکردنی نووسین بۆ منداڵانی مەدینە ئازاد کران و هەندێکیان بەرامبەر بڕێک دراو ئازاد کران ئیبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت هەموو دیلێک لە دیلەکانی قڕیش بەرامبەر 400 درهم ئازاد کران و لە ڕیواەتێکی تردا بەرامبەر 4هزار درهم کەواتە ئازادکردنی دیلەکان بە گوێرەی بوون و نەبوونیان یاخود ناودار و بێدەسەڵاتیان جیاواز بوو هەیان بوو تەنها بەرامبەر چوار سەد درهەم ئازاد کراوە و تیاندا بوو بەرامبەر چل ئۆقیە ئاڵتون ئازاد کراوە و هەیان بوو تەنها بەرامبەر چوار هەزار درهەم ئازاد کراوە یەکەم دیل کە ئەو بڕە پارەی بۆ هێنرا تا ئازاد بکرێت ئەبووی داعی کوڕی سوبەیری سەهمی بوو وەک عبدوڵای کوڕی زوبەی ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت لە دیلەکاندا ئەبووی داعی کوڕی سوبەیری سەهمی تیا بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەو لە مەکەدا کوڕێکی ژیری بازرگانی خاوەن پارەی هەیە نزیکە بێتە لاتان بۆ ئازادکردنی باوکی قڕیشیش لە ناو خۆیاندا بڕیاریاندا بوو وتبوویان پەلەمەکەن لە ئازادکردنی دیلەکانتاندا تا محەممەد و هاوڵانی لەسەرتان زیاد نەکەن مطلبی کوڕی ئەبیویدا عیژوتی ڕاست دەکەن سوێن بەخوا گەروا بکەن لەسەرتان زیاد دەکەن ئەی پێغەمبەری خوا لێم گەڕێ باوانەیەکی فێرکەم تا جارێکی تر لە هیچ جێگەیەکدا هەڵنەستێت و وتارێک دژ بە تۆ بدات پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی لی گەڕێ بەڵکو ڕۆژێک لە جێگەیەک بوەستێت و وتارێک بدات و دڵخۆشت بکات هەندێکی تر لە دیلەکان ئازاد کران بەرامبەر فێرکردنی نووسین بۆ منداڵانی ئەنساری شاری مەدینە ئیبن عباس ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت کەسانێک هەبوون لە دیلەکاندا پارەی ئازادکردنیان نەبوو پێغمبەریش درودی خی لەسەر بێ مەرجی ئازادکردنیانی بەوەدانا کە منداڵانی ئەنسار فێری نووسین بکەن ڕۆژێکیان منداڵک لەوانەی کە فێری نووسین دەبوون هات بە گریانەوە بۆ لای باوکی و یان دایکی و پێیوت ئەوە چییە؟ منداڵەکە ژووتی مامۆستاکەم لی داوم ئەویش وتی ئەو پیسە دەیەوێت تۆڵەی بەدر بکاتەوە واللهی ناچیتەوە بۆ لای جارێکی تر پێغەمبەر درودی خی لەسەر بێ زۆر بە وەفا و پێزان بوو بە چاکەی مطعمی کوڕی عادی کاتێک کە لە تایف گەڕایەوە کەس ڕێگەی نەدابێتە ناو شاری مەکە تەنها مطعمی کوڕی عادی نەبێت هەرچەندە مشریکیش بوو ئەو هات خۆی و کوڕ و خزمەکانی بە چەکەوە پەنای پێغەمبەریدا و پارێزگاری لێکرد تا هێنایەوە ناو شاری مەککە پێش شەڕی بەدر مطعیم مردبوو پێغەمبەریش درودی خی لەسەر بێ هەر بە ئەمەک و پێزان بوو بەرامبەر ئەو چاکەیەی جوبەیری کوڕی مطعیمی کوڕی عادی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ بە دیلەکانی بەدریوت گەر مطعیمی کوڕی عادی زیندوو بواە و داوای ئازادکردنی ئەم دیلانی لێ بکردمایە هەر هەمویانم بۆ ئازاد دەکرد سەبارەت بە مامەڵەی مسوڵمانەکان لەگەڵ دیلەکاندا ئەبی عزیزی کوڕی عمەیر کە یەکێک بوو لە دیلەکان دەڵێت من لای کەسێک بووم لە ئەنسار کاتێک کە خواردنیان بۆ دەهات کولێرەی گەنمەکەیان دەدا بە من و خۆیان تەنها خورمایان دەخوارد لە ڕیواەتێکی تردا هاتووە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ هەندێک لە دیلەکانی بەبێ بەرامبەر ئازاد کردووە لەوانەش ئەبوو عیزەی جومەی حیشاعر موتڵیبی کوڕی حەنتەبی مەخزوومی، سەیفی کوڕی عابیدی مەخزوومی، ئەمانە ئازاد کران، بەو مەرجە جارێکی تر بەشداری هیچ جەنگێک نەکەن دژ بە موسڵمانەکان. کاتێک کە موشریکەکانی مەککە دەهاتن بۆ ئازاد کردنی دیلەکانیان، ڕێزیان لێ دەگیرا و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ لە مزگەوتدا دایدەنان. شەوێک لە مزگەوت دەمانەوە تا لە نزیکەوە ڕاستی پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵانی و ئاینی پیرۆزی ئیسلام ببینن جوبەیری کوڕی مطعمی کوڕی عادی دەفەرمێت کاتێک کە گەیشتمە ناو شاری مەدینە بە مەبەستی ئازادکردنی هەندێک لە دیلەکانی بەدر ئەو ڕۆژە من هێشتا مسلمان نەبوو بووم گەیشتمە ئەوێ زۆر ماندوو بووم خەوتم لە مزگەوتدا دیارە دوای نیوەڕۆ یان عەسر بووە. بە دەنگی قورئان خوێندنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە پێشنوێژی بۆ دەکردن لە نوێژی مەغریبدا و سوورەتی ئەتوری بۆ دەخوێندن بە ئاگا هاتم و زۆر ترسام. کاتێک لە خوێندنەکەیدا بەردەوام بوو گەیشتە ئەم ئایەتەی کە خوای گەورە دەفەرموێت، اعوذ باللە من الشیطان الرجیم. لە ڕیواەتێکی تردا دەفەرموێت هێشتا لە دەرەوەی مزگەوت بووم گوێم لە دەنگی پێغمبەری خواب و درودی خی لەسەر بێ کە ئەم ئاەتەی دەخوێند أعوذ بالله من الشيطان الرجيم إن عذاب ربك لواقع کە ئەم ئاەتەم بەرگوێ کەوت نزیک بوو دڵم دووکەرت ببێ ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت عباسی کوڕی عبدولمتەلیب کە لە دیلەکاندا بوو پارەی ئازادکردنەکەی لە هەموو دیلەکانی تر زیاتر بوو چونکە ئەو پیاوێکی دەوڵەمەند بوو سەد ئۆقیە ئاڵتونی دابوو بۆ ئازادکردنی خۆی عباس ڕزای خی لەسەر بێ پارەی ئازادکردنی خۆیدا لەگەڵ هەردوو برازاکەی عقیل و نەوفەل و لەگەڵ عوتبەی کوڕی جەحدەمی هاوپەیمانانیدا هەندێک لە پیاوانی ئەنسار داوایان لە پێغەمبەر کرد درودی خوای لەسەر بێ کە عباس ئازاد بکات بەبێ بەرامبەر وەک ئەنەسی کوڕی مالیک دەفەرمێت پیاوانێکی ئەنسار بە پێغەمبەریان و درودی خوای لەسەر ئەی پێغەمبەری خوا ڕێگەمان بدە با پارەی فیدیەکەی عباسی خوشکەزامان بگێڕینەوە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی نا سوێند بەخوا یەک درهەمی بۆ ناگەڕنەوە عباسی کوڕی عبدولمطلیب مامی پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ داوای لە پێغەمبەری خوا کرد کە ئەو بیس ئۆقی ئاڵتونەی کە لەگەڵی داگیراوە لەسەر پارەی فیدیەکەی دایبنێت عبدوڵای کوڕی عباس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە عەباسی فەرموو، ئەی عەباس فیدیەی خۆت و هەردوو برازاکەت عەقیلی کوڕی ئەبی تالیب و نەوفەلی کوڕی ئەلحاریس و هاوپەیمانت عوتبەی کوڕی جوحدەم برای ئەبیل حاریسی کوڕی فهر چونکە تۆ پیاوێکی پارەداری عەباسی ژووتی ئەی پێغەمبەری خوا من پێشتر مسلمان بووم بەڵام ئەوان بە زۆر ڕاپێچیان کردم لەگەڵ خۆیان ئیتر بۆ دەبێت فیدیەمان لێوەربگیرێت پێغەمبەر درودی خوای لەسەر بێت فەرمووی خوا باشتر دەزانێت بە ئیسلام بوونت ئەگەر ئەوەی دەیڵێت ڕاست بێت ئەوە خوا پاداشتی ئەوە دەداتەوە بەڵام ڕووکەشی هەڵسوکەوتەکە دژ بە ئێمە بوو لەبەر ئەوە فیدیەی خۆت و هەردوو برازاکەت بدە عباس کە دیل کرابوو بیست ئۆقیاڵتونی پێبوو لی وەرگیرا بوو وەک دەستکەوت دابش کرابوو لەوێدا عباس فەرمووی ئەی پێغەمبەری خوا ئەو ئاڵتونەشم بۆ بخەرە ڕیزی فیدیەکەمەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی نا کاری وا ناکەم ئەوە شتێکی تۆیە کە خوا داوێتی بە ئێمە عباسیش فەرمووی پارەی ئەو فیدیم لانی ئەی پێغەمبەری خوا ئایا ئەمەد بۆ خزمایەتی پێکردم سوێند بەوەی کە عباس سوێندی پێدەخوات وات لێکردم کە هەژارترین کەسی قوڕێژ بم هەتا لە ژیاندا ماوم پێغەمبەریش درودی خوای لەسەر بێ پێی فەرموو ئەی کوا ئەو پارەیەی کە پێش دەرچوونت تۆ و دایکی فەزل شاردتانەوە لە مەککە کاتێک کە هەردووکتان بوون و کەستان لەگەڵدا نەبوو لە ڕیواەتێکی تردا هاتووە کە پێغەمبەر درودی خی لەسەر بێ بە عباسی فەرموو تۆ چۆن هەژارترینی قڕێش دەبیت ئەی پارچە ئاڵتونەکانت نەسپارد بە ئەوم فەزل و ئینجا بەرەو لای من هاتیت بەرەو شەڕی بەدر و بە ئوم فەزلت وت، ئەگەر کوژرام ئەوا تۆم بەجێ هێشتووە بە دەوڵەمەندی هەتا لە ژیاندا بیت، وە ئەگەر گەڕامەوە خەمی هیچ شتێکت نەبێ و گەر لەم سەفەرەشمدا کوژرام ئەوا ئەوەندە بۆ فەزل و ئەوەندەش بۆ قوسم و ئەوەندەش بۆ عەبدوڵڵا. عەباسیش ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، سوێند بەوەی کە تۆی بەم ڕاستیە ناردووە، کەس بەمەی نەزانیوە، تەنها من و ئەو نەبێت، من دەزانم کە تۆ پێغەمبەری خوایت، وە سوێن بەخوا ئەی پێغەمبەری خوا، من شایەتی دەدەم کە تۆ پێغەمبەری خوایت. ئینجا عەباس فیدیەی خۆی و برازاکەی و هاوپەیمانەکەی دا و خوای گەورەش ئەم ئایەتەی دابەزاند، اعوذ باللە من الشیطان الرجیم. ئەوا خوای گەورە باشترتان دەداتێ لەوەی کە لێتان سەنراوە و لێتان خۆش دەبێت و خوای گەورە بە بەزەیی و لێ خۆش بووە خوای گەورە بەڵێنەکەی خۆی هێنایە دی بۆ ئەو دیلانی کە مسلمان بوون و قەرەبووی ئەو پارانەی بۆ کردنەوە کە لێیان وەرگیرا بوو وەک ئیبن عەباس دەفەرمێت، عەباس ڕەزای خوای لەسەر بێ دەیوت، سوێند بەخوا ئەم ئاەتە سەبارەت بە من دابەزی. ئەوەش ئەو کاتە بوو کە بە پێغەمبەرم و درودی خوای لەسەر بێ کە من پێشتر مسلمان بووم. داوام لێ کرد ئەو بیست ئۆقەیەی پێم گیرا بە فیدیەکەم بۆم حساب بکات. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ لەسەر ئەو کارە ڕازی نەبوو. بەڵام دواتر خی گەورە لە جیاتی ئەو بیست ئۆقەیە بیست کۆیلەی پێبەخشیم کە هەمویان بەپارەی من بازرگانیان بۆ دەکردم و لەگەڵ چاوەڕوانیمدا بۆ لێ خۆشببوونی خی گەورە دواتر عباس ڕزای خی لەسەر بێ بە پێغەمبەری فەرموو ئەی پێغەمبەری خوا خۆزگەم دەخواست کە ئەو کاتە زۆر زیاترت لێوەربگرتمایە بۆ ئەوەی کە خی گەورە زیاتری پێ ببەخشیمایە لە دوای چەند ساڵێکی تر پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە بەحرینەوە سامانێکی گەیشتە دەست لەناو هاوڵانیدا بەشی کرد و ئەو کات عباس ڕزای خوای لەسەر بێ ئەوەندەی بەرکەوت کە نەی دەتوانی ویرا بەسەر شانیدا و هەڵی بگرێت وەک ئەنەس ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ پارە و سامانێکی لە بەحرینەوە پێگەیشت و فەرمووی هەمووی هەڵبڕێژن لە مزگەوتدا ئەوەش زۆرترین سامانێک بوو کە گەیشتبووە دەستی پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێغەمبەر درودی خوای لەسەر چوو بۆ نوێژ و ئاوڕی بەلایدا نەدایەوە کاتێک نوێژەکەی تەواو کرد هاتە لای پارەکە دانیشت و هەر کەسێکی بەرچاو بکەوتایە بەشیەدا عباس ڕزای خوای لەسەر بێ هاتووتی ئەی پێغەمبەری خوا بەشم بدە پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی بگرە ئەویش چارۆکەیەکی هێنا و پێغەمبەر درودی خی لەسەر بێ زۆری بۆ تێکرد و ویستی هەڵی بگرێت نەیتوانی و ئینجا هەندێکی لێ بەتاڵ کردەوە پاشان دای بەسەر شانیدا و هەڵی گرت و ڕۆیشت پێغەمبەر درودی خی لەسەر بێ بیستی کە عباسی مامی کراسی لەبەردانە لە دوای شەڕی بەدر بۆیە ویستی کراسێکی بداتێ دەستی نەکەوت تەنها کراسەکەی عبدوڵای کوڕی ئەوبەی نەبێت جابری کوڕی عبدوڵا ڕزای خی لەسەر بێ دەفەرموێت لە دوای تەوابوونی شەڕی بەدر عباسیان هێنا کراسی لەبەردا نەبوو پێغمبەر درودی خی لەسەر بێ بە دوای کراسێکدا گەڕا تا پێی بدا و ئەنساریش بە دوای کراسێکدا دەگەڕان بۆی هیچ کراسێکیان دەست نەکەوت کە بۆی گونجاو بێت تەنها کراسەکەی عبدوڵای کوڕی ئوبەی نەبێت هێنایان و پێغەمبەر درودی خی لەسەر بێ کردیە بەر عباس ئا لەبەر ئەوەش بوو کە عەبدوڵڵای کوڕی ئوبەی مرد، پێغەمبەر دروودی خوای لەسەر بێ کراسەکەی خۆی کرد بە کفن بۆی لە پاداشتی کراسەکەی کە بە عەبباسی مامی پێغەمبەری بەخشیبوو دروودی خوای لەسەر بێ. پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ئەبیل عاسی کوڕی ڕەبیعی زاوای ئازاد دەکات. ئەبی العاسی کوڕی ڕەبیع یەکێ بوو لە دیلەکانی بەدر مێردی زەینەبی کچی پێغەمبەر بوو درودی خۆی لەسەر بێ و کەس نەبوو پارەیەک بدات بۆ ئازادکردنی تا زەینەب ڕزای خۆی لەسەر بێ هەندێک پارەی نرد کە ملوانکەیەکی خۆی لە ناودا بوو بۆ ئازادکردنی کە پێشتر خەدیجەی دایکی کردبوویە دیاری بووی لە گوێزانەوەکەیدا پێغەمبەر درودی خۆی لەسەر بێ داوای لە هاوڵانی کرد کە مێردەکەی بۆ ئازاد بکەن عایشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت دانیشتوانی مەکە پارەیان دەنارد بۆ ئازادکردنی دیلەکانیان زەینەبی کچی پێغمبەر درودی خی لەسەر بێ بۆ ئازادکردنی مێردەکەی هەندێ پارەی نرد لەگەڵ ملوانکەیەکی خەدیجە کە کردبووە دیاری بۆ زەینەب لە گواستنەوەیدا کاتێ پێغمبەر درودی خی لەسەر بێ ملوانکەکەی بەرچاو کەوت زۆر بەزەی و سۆزی بۆ جوڵا و بە هاوڵانی فەرموو گەر بە چاکتان زانی ئەوە دیلەکەی بۆ بەربدەن و پارەکەشی بۆ بگەڕێننەوە هاوەڵانی پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمویان بەڵێ باشە ئەی پێغەمبەری خوا پاشان دیلەکەیان بۆ ئازاد کرد و پارەکەیان بۆ گەڕایەوە پێغەمبەریش درودی خی لەسەر بێ مەرجی لەسەر ئەبیل ئازدانە کە ڕێگەی زینە بدات تا کۆچ بکات بۆ مەدینە ئەجا ئازادی کرد و زەیدی کوڕی حاریسە و پیاوێکی ئەنساری نار تا بچن زەینەبی بۆ بێن و پێی فەرمونون هەردووکتان بەڕێکەون تا دەگەنە دۆڵی یەئجوج کە هەشت میل نزیکە لە مەککەوە لەوێ چاوەڕێکەن تا زەینەبتان بەلادا تێدەپەڕێت ئەم ستیلەی منی بدەنێ و پاشان لەگەڵ خۆتانی بهێنن ئەوانیش هەردووکیان لە دوای مانگێک لە تەواوبوونی جەنگی بەدر بەڕێکەوتن تا گەیشتە یەجوج و ئەبیل عاسیش گەیشتەوە مەکە و ڕێگەی بەزەی نەبدا تا کۆچ بکات وردەکاری بەسەرهاتی کۆچکردنەکەی زەینەب ڕزای خوای لەسەر بێ لە دوو ڕیواەتدا هاتووە و دوای ڕێکخستنی هەردوو ڕیواەتەکە باسەکە بەم جۆرە دەبێت زەینەب ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت کاتێک من خۆم ڕێکدەخست بۆ ئەوەی کۆچ بکەم بۆ لای باوکم هندی کچی عوتبم پێگەیشت و پێیوتم ئەی کچەکەی محەممەد هەواڵم پێ گەشتووە کە دەتەوێت کۆچ بکەیت بۆ لای باوکت منیش وتم نا شتی وا نەبووە هێندی ژووتی ئەی کچی مامم وا مەکە گەر پێویستت بە کەلوپەل یان پارە هەبوو بۆ سەفەرەکەت تا پێی دەگەیتە لای باوکت هەموو ئەوانم لا هەیە و شەرم مەکە چونکە ئەوەی لە نێوان ئافرەتاندا هەیە لە نێوان پیاواندا نییە زەینەبیش دەفەرمێت سوێن بەخوا دەمزانی ڕاست دەکات لە قسەکانیدا بەڵام من ترسام و لەبەردەم ئەودا نکوڵیم کرد لەوەی کە بمەوێت کاری وا بکەم و پاشان کەلوپەلەکانم ئامادە کرد ابن اسحاق ڕحمەتی خی لێبێ دەفەرمێت کاتێک زەینەب تەواو بوو لە ئامادەکردنی کەلوپەلەکانی برای مێردەکەی کە ناوی کینانەی کوڕی ڕەبیع بوو وشترێکی هێنا و زەینەب سوار بوو تیرروکەوانەکەی لەگەڵ خۆی هەڵگرت و تیروکەوانەکەی لەگەڵ خۆی هەڵگرت و هەوساری وشترەکەی ڕاکێشا و وشترەکەش کەژاوەیەکی بەسەر پشتەوە بوو زەینەبی تیابوو کەوتنە ڕێ لە نیوەڕۆدا هەندێ لە پیاوانی قڕیش ئەمەیان لە ناو خۆیاندا باس کرد و بە دوایدا چوون تا لە ناوچەی زیتتووا پێیان گەیشتنەوە یەکەم کەسانێک کە گەیشتە سەریان هەباری کوڕی ئەسود و نافعی کوڕی عبد قەیسی فەهری بوو هەردووکیان لەگەڵ کینانە بە شەڕ هاتن بە شمشێر و بەسەریدا زاڵ بوون هەباریش وشترەکەی گرت و زەینەبی ترسان لە کەژاوەکەیدا و زەینەبیش لەو کاتەدا دووگیان بوو ئایشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت هەباری کوڕی ئەسود گەیشتە وشترەکەی زەینەبوو بەردەوام بە ڕمەکەی لە وشترەکەی دەدا تا وشترەکە زەینەبی لەسەر پشتی فڕێدا و کەوتە خوارەوە بەسەر بەردێکدا و خوێنی لەبەر ڕۆشت و منداڵەکەی لەبارچوو پاشان کینانە خۆی دایە پشتی زەینەب و تیر و کەوانەکەی ئامادەکرد و وتی سوێن بەخوا هەر پیاوێک لێم نزیک بێتەوە تیری تێدەگرم ئەوانیش لی چوونە دواوە تا ئەبوو سوفیان و هەندێک لە قوڕیش هاتن و ئەبوو سوفیان وتی کینانە تیرروکەوانەکەت لابە تا لەگەڵت بدوێن و قسە بکەین ئەبوو سوفیان هاتە لای کینانە و وەستا و پێیوت کارێکی باشت نەکردووە کە دەرچوویت لە پێش چاوی خەڵکی بە ئاشکرا خۆت باش بەڵاو شکستەکەمان دەزانیت کە بە دەستی محەممەد تووشمان هات خەڵکی گەر تۆ کچەکەی ئەوت لە پێش چاویان بە ئاشکرا برد وا دەزانن کە ئەمە سەرشۆڕیە و نیشانەی بێدەسەڵاتی و ڕیسایی ئەوانە ئێمە نامانەوێت تۆڵە لە زەینە بکەینەوە و پێویستمان بەمانەوەی ئەو نییە لە ناوماندا لەبەر ئەوە زەینە بگێڕەوە تا دانیشتوانی مەکە باسی ئەوە بکەن کە گێڕاومانەتەوە وە چاوەڕێ بکە تا شەو دادێ و خەڵکی دەخەون ئەو کات بە نهێنی دەری کە لە مەکە و بیگەێنەرە لای باوکی ئایشە ڕزای خۆی لەسەر بێ دەفەرمێت زەینەبیان هەڵگرت و گێڕایانەوە و بەن و هاشم و بەن و ئومەیە بووە دەمەقاڵیان لەسەر زەینەب بەن و ئومەیەوتیان دەبێت زەینەب لای ئێمە بێ چونکە خێزانی ئەبیل عاسی ئامۆزامانە بەن و ئومەیە لای خۆیان دایان ناو چووە لای هندی کچی عوتبەی کوڕی ڕەبیعی خێزانی ئەبوو سوفیان هیند بە زەینەبی وت ئەمەش بەهۆی باوکتەوە تووشت هات عروە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت چەند ژنێکی بەنی هاشم هاتنە لای ئەبوو سوفیان و ئەویش زەینەبی دایە دەستیان لای ئەوان مایەوە هەتا زەید و ئەنساریەکە گەیشتە جێگەی دیاری کراو لەوێ زەیت ڕۆژ تا بە شوانێ گەشت لی پرسی تۆ شوانی کێیت ئەویش وتی شوانی ئەبیل عاسم وتی ئەی ئەم مەڕانە ئیکیان شوانەکەوتی مەڕی زەی نەبی کچی محەممەدن زەیدیش ماوەیەک لەگەڵ شوانەکە ڕۆیشت و پاشان پێیوت ئایا شتێکت بدەمێ دەیگەیەنی تە دەستی زەینە بوو لای کەس باسی نەکەیت شوانەکەوتی بەڵێ باش زەیدیش مستیلەکەی دایە دەستی و شوانەکە مەڕەکانی بردەوە ناو شاری مەککە و مستیلەکەی دایە دەست زەینەب و ئەویش ناسیەوە و وتی کێ ئەمەی پێدایت شوانەکە وتی پیاوێک بوو زەینەبیش وتی لە کوێ بەجێت هێشت شوانەکە وتی لەوێ و لەوێ پاشان زەینەب چەند شەوێکی تر مایەوە و لە شەوێکی درەنگ وەختدا کینانە بردیە دەرەوەی شار تا گەیان دێدەستی زەید و هاوڕێکەی ئەوانیش لەگەڵ خۆیان هێنایان تا گەیان دیانە پێغم بەر درودی خی لەسەر بێ لە مەدینە زەینەب ڕزای خی لەسەر بێ لەوە و دواش چەند ساڵێکی تر هەر نەخۆش بوو بەهۆی کەوتنە خوارەوەی لە وشترەکە تاوەفاتی کرد و هەموو وایان دەزانی کە ئەو شەهیدە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ سەبارەت بە زەینەب دەیفەرموو، زەینەب چاکترینی کچەکانمە کە بە هۆی منەوە تووشی ناڕەحەتی هاتووە. عومەیری کوڕی وەهەب دێتە شاری مەدینە بۆ کوشتنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ. عومەیری کوڕی وەهەب کە بە برینداری گەڕایەوە شاری مەککە لە دوای شەڕی بەدر، ئەو لەگەڵ سەفوانی کوڕی ئومەیەی کوڕی خەڵەف کۆ دەبنەوە. ڕێدەکەون لەسەر ئەوەی کە عمیر بچێت و پێغەمبەر درودی خی لەسەر بێت تیرۆر بکات سەفوانیش لە بەرامبەر ئەوەدا ماڵ و خێزانەکەی دەگرێتە خۆ و قەرزەکانیشی بۆ دەداتەوە عمیر بە ناوی هاتنی بۆ ئازادکردنی کوڕە دیرەکەی دێتە شاری مەدینە پێغەمبەریش درودی خی لەسەر بێ پیلانەکەی ئەو لەگەڵ سەفواندا بۆی دەگەڕێتەوە و پاشان عومەیریش موسڵمان دەبێت ئەم باسە لە ڕاستترین مەغازی کە مەغازی موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبێرە هاتووە بە مرسەلی لای هەندێک ئەهلی حەدیس ڕیواەتی مرسەلی تابع هەندێکیان وەردەگیرێن باسەکەم لە سەرچاوەکانیەوە هێناوە دوای ڕێکخستنی فەرمودەکان بەسەرهاتەکە بەم جۆرە دەبێت. ئەنەسی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، عومەیری کوڕی وەهبی جومەحی بێ باوەڕ بوو، لە جەنگی بەدردا بەشداری کرد و لە کوژراوەکاندا بوو، و پیاوێک بەلایدا تێپەڕی و شمشێرێکی لێدا، وای زانی کوژراوە و بەو شمشێرە بریندار بوو، کە شەوی بەسەردا هات و تاریک بوو، هەرچۆنێ بێ خۆی گەیاندە شاری مەککە و برینەکەی چاک بووەوە. عروەی کوڕی زوبەیر و زوهری ڕەزای خۆیان لێبێ دەفەرموون دوای گەڕانەوەی مشتیکەکان لە بەدر و کوشتنی هەندێکیان عمەری کوڕی وەهبی جومەحی یەکێ بوو لە پیاوکوژەکانی قوڕیش و دیسان یەکێک بوو لەوانەی کە ئازاری پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی دەدا لە شاری مەکە کوڕەکەی عمەریش بەدیل گیرا بوو لە شەڕی بەدردا جارێکیان عمەیر و سەفوانی کوڕی ئومەیە بە یەکەوە لە حیجر دانیشتبوون هەردوولا باسی کوژراوەکانی بەدر و ئەوانەی خرانە ناو بیرەکە و شکستەکەیان دەکرد سەفوان وتی سوێن بەخوا ژیان تاڵ بووە لە دوای کوژراوەکانی بەدر عمەیرش پێیوت بەڵێ ڕاز دەکەیت سوێن بەخوا ژیان خۆشی تیا نەماوە لە دوای ئەوان سوێن بەخوا لەبەر ئەوە نەبێت کە قەرزارم و هیچم لا نییە تا بیدەمەوە خێزانەکەم دەترسم لە دوای خۆم تیا بچن هیچیشم نییە تا بۆیان بەجێ بهێڵم ئەگەر لەبەر ئەمانە نەبواە ئێستا بەڕێ دەکەوتم تا دەچوومە لای محەممەد و هەر ئەوم بەرچاو بکەوتایە دەم کوشت چونکە من بەڵگەیەکم لای ئەوان هەیە دەتوانم بیکەمە پاساو بۆ خۆم ئەویش کوڕەکەمە کە لە لای ئەوان دیلە دەڵێم هاتووم بۆ لای کوڕە دیلەکەم سەفوانیش پێی وت ئەی دوای ئەوە چی دەکەیت ئۆمەیریش وتی دەچم دەی خەڵافێنم و لە ناکاو بەشم شێر لی دەدەم و پاشان بە سواری ئەسب خۆم دەرباز دەکەم و نایەڵم کەس پێم بگاتەوە سەفوانیش ئەمەی بە هەل قۆستەوە و دڵخۆش بوو بە قسەکەی و پێیوت تۆ ئەو کارە ئەنجام بدە من قەرزەکەت بۆ دەدەمەوە و منداڵەکانت دەهێنم با لەگەڵ منداڵەکانی خۆم دابن و خەرجی هەردوو لایەن جێبەجێ دەکەم و نایەڵم لە هیچیان کەم بێ ئۆمەیریش پێیوت دەباشە ئەمانە با نهێنی بێت لە نێوانماندا و کەس پێی نەزانێت پاشان سەفوان عومەیری ڕێکخست و هەموو پێداویستیەکی بۆ دابین کرد و فەرمانیدا شەمشێرەکەی عمەیر تیژ و ژەهراوی بکرێت دوای ئەوە عمەیر بەڕێکەوت تا گەیشتە ناو شاری مەدینە لەو کاتەدا عمەری کوڕی خەتاب لە ناو کۆمەڵێک مسلماندا بوو باسی شەڕی بەدریان دەکرد کە چۆن خوا ڕێزی لێگرتن و شکۆمەندی کردن و دوژمنەکەیانی نابوت کرد کاتێک عومەر تەماشای عومەیری کوڕی وەهەبی کرد بەسەر پشتی وشترەکەیەوە وا هات و لەبەر دەم مزگەودا لایدا و وشترەکەی یەخ پێ لێدا و بەستیەوە و عومەیری شمشێرەکەی بەملەوەیە و بەرەو لای پێغەمبەر دەچێت درودی خوای لەسەر بێ عمر ڕزای خی لەسەر بێ کە بینی شمشێرەکەی پێ ترساوتی ئەو سەگە دوژمنی خوایە ئەوە عومەیری کوڕی وەهەبە کە دژمان وەستا و ئێمەی سەرژمێر کرد لە ڕۆژی بەدردا سوێن بەخوا ئەوە تەنها بۆ خراپە هاتووە پاشان عمر هەستا و چوە ژوورەوە بۆ لای پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ وتی ئەی پێغمبەری خوا ئەوە دوژمنی خوایە عمەیری کوڕی وەهبە وا بۆ ناو مزگەوت دێت و شمشێری پێەیە ئەوە خراپکاری غەددارە متمانەت پێی نەبێ پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی بڕۆ بیهێنەرە ژوورەوە عمەریش ڕزای خوای لەسەر بێ ڕۆیشت و شەیالەی هەڵگری شمشێرەکەی عمەیری گرت و لە ملیەوە جەڕاندی و پێش خۆیدا بە چەند کەسێکی ئەنساریوت کە لەگەڵی دابوون ئێوە بستنە ژوورەوە و لە چواردەوری پێغەمبەر درودی خوای لەسەر بێ دانیشتن و زۆر وریابن چونکە ئەم پیسە متمانە پێنەکراوە پیاوێکی غەددار و خراپەکارە و گومانم لە هاتنەکەی هەیە. پاشان عومەیری بردە ژوورەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ عمەری بینی پەتی شمشێرەکەی لە ملی عمەیر جەڕاندووە و بە توندی گوشیوێتی فەرمووی بەریدە ئەی عمەر تۆش نزیک بەرەوە ئەی عمەیر عومەیریش لێی نزیک بۆوە وتی بەیانیتان باش ئەوەش سڵاوی جاهیلەکان بوو لە نێوان خۆیاندا پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی خدا ڕێزی لێگرتوین و سڵاوێکی چاکتری لە سڵاوەکەی تۆ پێبەخشیوین ئەویش ئەسەلامە سڵاوی خاوەنەکانی ناو بەهشتا عومەیر وتی، سوێند بەخوا، ئەی محەمەد من تازە ئەمەم زانیوە. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی، خوا سڵاوەکەی بە باشتر بۆ گۆڕیوین. چی تۆی هێناوەتە ئێرە؟ عومەیر وتی، هاتووم بۆ ئەو دیلەی کە لە ژێر دەستتاندایە، بیبینم و چاک بن لەگەڵیدا. دیلەکانمان بۆ ئازاد کەن، ئێوە خزم و کەسی ئێمەن. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەی ئەو شمشێرەت بۆ لە ملدایە؟ عومەیر وتی، ئەوە بیرم چوو لە ملمدا کاتێک دابەزیم ئەوە پەندی تایە بۆ من خواشم شێرەکانمان قێزەون کات هیچ سوودێکیان پێنەگەیاندوین ئێمە لە بەدر هەڵمان گرتبوون بەڵام کەڵکیان نەبوو و ئێمەش سەرکەوتوو نەبووین پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ڕاستم لەگەڵدا بڵێ چی تۆی هێناوەتە ئێرە عومەیر وتی، تەنها بۆ ئەو کارە هاتووم. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەی ئەو پەیمان و بەڵێنە چی بوو کە دات بە سەفوانی کوڕی ئومەیە لە حیجردا؟ ئازیزان دیارە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئاگادار کرابووە لەو پیلانەی کە سەفوان و ئومەیردایان ڕشتبوو بەڵام ناچارین لێرەدا بوەستین و لە ئەڵلقەی داهاتوودا تەواوی بەسەرهاتەکەتان پێشکەش دەکەین. بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی سی و چوار بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا باسی بەسەرهاتی سەفوان و ئۆمەیرمان کرد کە پیلانیان دانابوو بۆ کوشتنی پێغەمبەر درودی خۆی لەسەر بێ ئەوە بوو ئۆمەیر گەیشتە مەدینە و گەیشتە لای پێغەمبەر درودی خۆی لەسەر بێ پێغەمبەریش درودی خۆی لەسەر پرسیاری هۆکاری سەردانەکەی لێکرد ئەویش وتی تەنها هاتووم بۆ سەردانی کوڕەکەم بەڵام پێغەمبەر درودی خی لەسەر بێ ئاگادار کرابەوە لەو پلانەی کە ئەوان دایان ڕشت بوو بۆیە پرسیاری لە عمەیر کرد ڕاستم لەگەڵدا بڵێ چی تۆی هێناوەتە ئێرە عمەیریش وتی تەنها بۆ ئەو کارە هاتووم پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەی ئەو پەیمان و بەڵێ نەچی بوو کە داد بە سەفوانی کوڕی ئومەیە لە حیجردا ئۆمەیریش ترسا وتی ها چی دوێت کام بەڵێنم داوەتێ پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەوە نەبوو تۆ و سەفوان لە حیجردا دانیشتن و باسی کوژراوەکانی قڕیشتان کرد کە فڕێدرانە ناو قولەیبەوە و پاشان تۆوتت گەر لەبەر قەرزاری و منداڵەکانم نەبوایە دەچووم تا محەممەدم دەکوشت و سەفوانیش بڕیاریدا کە قەرزەکانت بۆ بداتەوە و منداڵەکانت بۆ بەخێو بکات بە مەرجێک تۆ منی بۆ بکوژیت وخوای گەورە ڕێگرە لە نێوان تۆ و ئەو کارەدا عمەریش وتی ئەشهد و ئەللا ئیلاه إلا الله وأنك رسول الله ئێمە پێشتر تۆمان بە درۆ دەخستەوە و بە درۆمان دەزانی کە هەواڵی وەحید لە ئاسمانەوە بۆ دێ و ئەم قسە و ڕووداوەش تەنها لە نێوان من و سەفواندا بوو و هیچ کەسێکی تر ئاگای لێ نەبووە تەنها من و ئەو نەبێت سوێن بەخوا من دەزانم هیچ کەسێک ئەم هەواڵی پێ نەگەیاندویت تەنها خوا نەبێت منیش باوەڕم هێنا بەخوا و پێغەمبەرەکەی وەسپاس بۆ ئەو خوایی کە بەم شێوەیە ڕێنمویی کردم بۆ ئیسلام ئیتر مسلمانانیش زۆر دڵخۆش بوون بە مسلمان بوونی عمیر هاوەڵانیش ئەویان جێبەجێ کرد و پاش ماوەیەک عمەیر هاتە خزمەت پێغەمبەر درودی خی لەسەر بێ وتی ئەی پێغەمبەری خوا من پێشتر بە هەموو توانایەکمەوە تێدەکۆشام بۆ کوژانەوەی ڕووناکیەکەی خوا واتە ئاینی ئیسلام و زۆر بە توندی ئازاری ئەو کەسانم دەدا کە مسلمان دەبوون ئەمڕۆ من پێم خۆشە ڕێگەم بدەیت تا بگەڕێمەوە شاری مەکە و بانگیان بکەم بۆ لای خوا و پێغەمبەرەکەی و ئاینەکەی بەڵکو خوای گەورە هیدایەتیان بدا و ڕزگاریان بکا لە لەناوچوون گەر واش نەکەن ڕەخنە لە ئاینەکەیان دەگرم و ئازاریان دەدەم وەک چۆن پێشتر ئازاری هاوڵەکانی تۆم دەدا پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕێگەیدا و ئۆمەیریش وتی ئەی پێغەمبەری خوا ئەمامە واتە جامەدانیەکەتم بدەرێ وەک نیشانەیەک پێغەمبەریش درودی خی لەسەر بێ ئەمامەکەی خۆی پێدا پاشان ڕۆیشت و بەڕێ کەوت بەرەو شاری مەککە سەفوانی کوڕی ئومەیەش هەر لەو کاتەوە کە عمیر دەرچوو بوو بۆ مەدینە دەهاتە شوێنی دانیشتنەکانی قڕیش و بە قڕیشیەکانی دەوت مژ دەبێت بەم نزیکانە هەواڵی ڕووداوێکتان پێدەگات ئازارەکانی شەڕی بەدرتان لەبیر دەباتەوە سەفوان بەردەوام پرسیاری لە هەموو کەسێک دەکرد کە لە مەدینەوە دەهات ئایا لە مەدینە هیچ ڕووی داوە؟ چونکە سەفان زۆر دڵی بە بەڵێنەکەی عمەیر خۆش بوو تا ئەوە بوو پیاوێک لە مەدینەوە هات و پرسیاری عمەیری لێ کرد پیاوەکەش پێ ڕاگەیاند کە عمەیر مسلمان بووە ئیتر قڕیشیەکان نەفرەتیان لێ دەکرد و دەیانوت عمەیریش بێدین بوو اینجا سەفوان سوێندی خوارد کە هیچ سوودێکی پێنەگەیەنێت و بە هیچ جۆرێ قسەی لەگەڵدا نەکات عمەیریش کاتێک گەڕایەوە مەکە دەستی کرد بە بانکردنی قوڕیش بۆ لای خوا و چوونە ناو ئاینی ئیسلامەوە و بە توندی بەرهەڵستی لەوانە کرد کە لە ڕوویدا دەوەستان تا کەسانێکی زۆر لە ڕێگەی ئەوەوە مسلمان بوون نەجاشی دڵخۆش دەبێت بە سەرکەوتنی مسلمانەکان لە جەنگی بەدەر هەواڵی شەڕی بەدر و سەرکەوتنی مسلمانان گەیشتە نەجاشی لە حەبەشە و زۆر دڵخۆش بوو کۆچکارانی مسلمانی ئەوی کۆکردەوە و مژدەی سەرکەوتنەکەی مسلمانانی پێدان و هەموو لا سوپاسی خۆیان کرد لەسەر ئەو شکۆمەندیە ئەم بەسەرهاتەش ئیمامی بەی هەقیدەی هێنێت لە پیاوێکی دانیشتوی سەنعاوە کە ناوی عەبدوڕەحمانە و دەفەرمێت، ڕۆژێک نەجاشی ناردی بە دوای جەعفەر و هاوەڵانیدا، ئەوان چوونە ژوورەوە بۆ لای نەجاشی و تەماشایان کرد پۆشاکێکی کۆنی لەبەردایە و لەسەر خۆڵ دانیشتووە. جەعفەر ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت ئێمە بەزەیمان بە نەجاشیدا هاتەوە کە بەو شێوەیە بینیمان. پاشان ئەو تەماشای ئێمەی کرد و پێیوتین، مژدەیەکتان دەدەمێ کە دڵخۆشتان بکات. یەکێک لە هەواڵدارەکانم لە وڵاتەکەی ئێوە گەڕاوەتەوە و پێی ڕاگەیاندوم کە خوای گەورە پێغەمبەرەکەی سەرخستووە و دژمنەکانی لە ناو بردووە لە پێکدادانێک کە لە شیوی پڕ لە داری ئەرەک ڕوویداوە کە ناوی شیوی بەدرە فلان کەس و فلان کەس و فلان کەس دەستگیر کراون و فلان کەس و فلان کەسیش کوژراون جەعفەریش پێی وت ئەی بۆچی پۆشاکێکی کۆنت لەبەردایە و لەسەر خۆڵ دانیشتویت و هیچت لە ژێر دانە نەجاشی وتی ئێمە لە کتێبەکانماندا هەیە کە خوا نردویە تێ خوارەوە بۆ عیسا سەلامی لەسەر بێت دەفەرموێ پێویستە لەسەر بەندەکانی خوا هەر کات خوای گەورە نیعمەتێکی پێ بەخشین ئەوان خۆ بە کەم زانین نیشان بدەن بۆ خوا کاتێک خوای گەورە ئەم سەرکەوتنەی بەخشیە پێغەمبەرەکەی درودی خوای لەسەر بێ منیش ئەم خۆ بە کەم زانینەم نیشاندا بۆ خوا پلەی ئەو مسوڵمانانەی کە لە جەنگی بەدردا بەشدار بوون. خوای گەورە پاداشتی گەورەی بەخشیوەتە ئەو مسلمانانەی کە لە جەنگی بەدردا بەشدار بوون چونکە هەرە چاکەکانی لە مسلمانان و فریشتەکان لەم جەنگەدا بەشدار بوون پێغەمبەریش درودی خی لەسەر بێ مژدەی هەرە گەورەی بەخشیوەتە بەشداربووانی غەزای بەدەر یەکەم جابیر ڕزای خی لەسەر بێ گێڕاوێتیەوە لە پێغەمبەرەوە درودی خی لەسەر بێ کە فەرموویەتی هەرگیز ناچێتە ناو ئاگری دۆزەخەوە پیاوێک بەشداری کردبێت لە بەدر یان لە حودەی بیەدا دووەم هەر لە جابیرەوە ڕزای خی لەسەر بێ پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرموویەتی خی گەورە تەماشای بەشداربووانی شەڕی بەدری کرد و پێیوتن ئەو کارەی پێتان خۆشە ئەنجامی بدەن چونکە من لە هەر هەمووتان خۆش بوو سێ، ڕیفاعەی کوڕی ڕافیع ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، جبریل سەلامی خوای لەسەر بێ هات بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی فەرموو، بەشداربووانی بەدر لە ناو ئێوەدا بە چیان دەژمێرن؟ پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی بە چاکترینی مسوڵمانان. جبریلیش فەرمووی، بە هەمان شێوە فریشتە بەشداربووەکانی بەدریش لای ئێمە ئاوەهان. چوار، ئەنەسی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، حارسی کوڕی سوراقەی پورزام گەنجێ بوو لە جەنگی بەدردا لەگەڵ مسوڵمانان بوو تیرێکی وێڵ هات و شەهید بوو دایکیشی هات بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتی ئەی پێغەمبەری خوا خۆت دەزانی کە حارسە چەندە لە دڵمدا شیرین بوو بۆم باس بکە گەر لە بەهەشتا بێت لەسەری ناگریم و ئارام دەگرم و چاوەڕێی پاداشتەکەی دەکەم گەر لەوەی تریاندا بێت هەتا بتوانم لەسەری دەگریم پێغمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی ئەوە هۆشت لای خۆت نەماوە بۆ ئەوە یەک بەهشتا ئەی دایکی حاریسە ئەوە تەنها یەک بەهشت نییە ئەوە چەندین بەهشتی زۆرە لە ناو بەهشتدا کوڕەکەی تۆ فیردەوسی هەرە بەرزی بەدەستهێناوە گرنگی غەزای بەدر موسای کوڕی عقبە ڕەحمەتی خوای لێبێت دەفەرمێت خی گەورە پێغەمبەر و بڕوادارانی سربەرز کرد بە جەنگی بەدەر مشتیکەکان و دووڕوەکانیشی سەرشۆڕ کرد هیچ دووڕویەک و جوولەکەیەک نەما لە مەدینەدا سەری نەوی نەبێت بۆ دەستکەوتەکانی بەدر بەڕاستی ئەو ڕۆژە ڕۆژێکی یەکلاکەرەوە بوو لە نێوان باوەڕ و شیرکدا ئەو کات جوولەکەکان بە دڵنیاییەوە دەیانوت ئەوە ئەو پێغەمبەرەیە کە لە تەوراتدا باس کراوە لەمە دوا هەر ئاڵایەک بۆ هەر جەنگێ بەرزکاتەوە سەرکەوتووە بێت تایدا بەڕاستی جەنگی بەدر سەرکەوتنێکی یەکجار گەورە بوو بۆ مسلمانەکان بەشایەتی هەموو عرب وە شکستێکی زۆر قورس بوو بۆ قوڕەیش و موشریکەکان وە تاقیکردنەوەیەکی سەربازی سەرکەوتووی بێ وێنە بوو لە ژیانی موسڵماناندا وە دەستکەوتێکی باش بوو بۆ ئەو تەنگژە ئابووریەی کە موسڵمانان تیایدا دەژیان ئەم جەنگە بووە هۆی زیاتر ڕێکخستن و یەکخستنی ڕیزی موسڵمانان وە وشیار کەرەوەیەکی گەورەش بوو بۆ قەوارە جوولەکەکان ناچاری کردن کە بە خۆیان و هەڵوێستەکانیاندا بچنەوە بەرامبەر بە مسلمانان ئەم جەنگەش وریاکەرەوەیەکی بەهێز بوو بۆ هەموو لایەک بە دروستبوونی هێزێکی ڕامیاری و سەربازی زۆر بەهێز لە نیمچە دوورگەی عربدا و جەنگی بەدریش بۆ هۆی تونند و تۆڵکردنی هێز و دەسەڵاتی مسلمانەکان لە مەدینە و چواردەوریدا هەتا وای لێهات ئەو موشریکانەی کە مابوونەوە لە مەدینە هەندێکیان بەڕاستی مسلمان بوون و ئەوانی تریان ناچارانە مسلمان بوونی خۆیان ئاشکرا کرد بەڵام لە ناخدا دوو ڕووبوون وەک عەبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول ئوسامەی کوڕی زەید ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک پێغەمبەر درودی خی لەسەر بێ غەزای بەدری ئەنجامدا و سەرکردە ناودارەکانی کافرانی قڕیش کوژران عبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول و ئەو مشتیکانی کە لەگەڵی دابوون وتیان ئەم ئاینە جێگیر بوو و هیوای لابردنی نەما ئیتر هەمویان هاتن پەیمانیاندا و مسلمان بوونی خۆیان ڕاگەیاند غەزایی بەنی سولەیم هەندێک لەو هۆزانەی کە گرێبەستی بازرگانیان هەبوو لەگەڵ قڕیشدا کاروانە بازرگانەکانی قڕیش بەلایەندا تێدەپەڕی و خۆیان بە دۆستی ئەوان دەزانی پەکخستنی کاروانە بازرگانیەکانی قڕیش زیانێکی ئابووری گەورەی هەبوو بۆ ئەوان لەبەر ئەم هۆیانە ویستیان هێز کۆبکەنەوە و پەلاماری مسلمانان بدەن بەسەرهاتەکە ئیبن و ئسحاق ڕەحمەتی خی لێ بێدەی گێڕێتەوە و دەفەرمێت دوای گەڕانەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆ مەدینە لە دوای جەنگی بەدر بە حەوت شەو خۆی و هەندێک لە هاوڵەکانی بەڕێکەوتن بۆ پەلاماردانی بەنی سولەیم ڕۆیشتن تاگەیشتە هەندێک لە کانیاوەکان کە پێی دەوترا کیدر لەوێ سێ شەو مانەوە و پاشان گەڕایەوە بۆ مەدینە و تووشی هیچ شەڕێک نەهاتن لەم ساڵەشدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ حەفسەی کچی عمەری خواست و فاتیمەی کچی دایە عەلی کوڕی ئەبی تاالب خوا لە هەمویان ڕازی بێت غەزای ئەسویق عبدوڵای کوڕی کەعبی کوڕی مالیک ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێک ئەبو سوفیان گەڕایەوە بۆ مەککە و شکستەکەی بەدریان بەسەرهات ئەبو سوفیان نەزری کرد و بڕیاریدا کە نزیکی خێزانەکەی نەکەوێتەوە و خۆی نەشۆرێت تا نەچێت هێرش بکاتە سەرمەدینە و هەندێ شوێنی بسووتێنێ هەرچەندە هانی قوڕێشیدا زۆربیان ترسێکی گەورە کەوت بۆ دڵیانەوە و نەیان نوێرا بەشدار بن ئەبوو سوفیان بەنهێنی دەرچوو لە شاری مەکە تەنها سی سواری لەگەڵ بوو هەندێکیش دەڵێن دوو سەد سوار بوون بەڕێکەوتن بەسەر چیاکانی نەزدیەدا تا دابەزیە نزیک چیای سەیبی ناوچەی قەناتی نزیک شاری مەدینە لەوێ مایەوە تاشەو بەسەردا هات و پاشان خۆی دەرچوو بەو شەوە بەرەو بەنی نەظیر لە دەرگای ماڵی گەورەکەیدان کە ناوی حویی کوڕی ئەخطەب بوو، ئەویش ئەوانی ناسییەوە و ترسا و نەیوێرا دەرگایان بۆ بکاتەوە، پاشان ئەبوو سوفیان چوو لە دەرگای ماڵی سەلامی کوڕی موشکیمی دا کە یەکێ بوو لە ناودارانی بەنی نەضیر. ئەو دەرگای بۆ کردنەوە و خزمەت و میوانداری کردن. هەواڵی ئەو چواردەورەی بۆ زانین و پێی ڕاگەیاندن. هەر لەو شەوەدا ئەبوو سوفیان گەڕایەوە بۆ لای هاوڵەکانی و چەند پیاوێکی لە هاوڵانی نرد و فەرمانی پێکردن کە گەیشتە نزیکترین دارخورما لە دارخورماکانی مەدینە لەوێ ئاگری تێبەردەن و بیسووتێنن ئەوان بەڕێکەوتن تا گەیشتە هەندێ دارخورمای بچووکی تازە لە دارخورماکانی ناوچەی عرێفی و گڕیان تێبەردا هەر لەوێ دوو پیاوی ئەنساریان بینی کاریان دەکرد لە کێڵگەکانیاندا خافڵ گیرانە هەردووکیان کوشتن پاشان بەڕاکردن گەڕانەوە و هەڵاتن بەرەو مەکە خەڵکانی ئەو دەورە پێغەمبەر و مسلمانانیان لێ ئاگادار کردنەوە پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ هاوڵانی دادوایان کەوتن تا ناوچەی قرقرەل کە درڕاویان نان ئەبوو سوفیان و هاوڵانی بۆ دەربازبوونیان زۆرینەی ئازوقەکانیان لە دوای خۆیان فڕێدا پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵانی گەڕانەوە بەرەو مەدینا لە ڕێگەدا هاوەڵان لێیان پرسی ئەی پێغەمبەری خوا ئەم کارەمان بە غەزا بۆ دەژمێرێت پێغەمبەریش درودی خی لەسەر بێ فەرمووی بەڵێ ئیبن ئیسحاق ڕزای خی لەسەر بێ دەفەرمێت ئەم غەزایە بۆیە ناونرا غەزای سویق چونکە مشتیکەکان زۆربەی ئەو خواردنەی کە دوای خۆیان فڕیاندا بوو خواردنی سویق بوو مسوڵمانان کەوتنە کۆکردنەوەی ئەو سوەیقە و زۆریان لێ کۆکردەوە سوەیق خواردنێکە لە گەنم یان جۆی سوورۆکرا و بەڕۆن دروست دەکرێت یان دەهاڕێت و دەکرێتە کولێرە و لەگەڵ هەنگویندا دەخورێت غەزای زی ئەمەر ابن اسحاق دەفەرمێت پاش گەڕانەوەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە غەزای سوێق ئەو ڕۆژانەی مابوو لە مانگی دیلحیجە بەسەری برد پاشان لەگەڵ 450 پیاو لە هاوڵانی هێرشیان بردە سەر هۆزی غەتفان لەم غەزایەدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ عوسمانی کوڕی عفانی بۆ بەڕێوەبرنی کاروبارەکان لە مەدینەدا لە دوای خۆی دانا لەم غەزایشدا تووشی شەڕ نەهاتن و لەوێ مایەوە تا ئەو ڕۆژانەی کە لە مانگی ڕەبیع الأول مابوو پاشان گەڕایەوە بۆ مەدینە غەزای فڕع ابن اسحاق دەفەرمێت پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ غەزایەکی تری ڕێکخست بەرەو ناوچەی هۆزی بەنی سولەی مقڕیش و عبدوڵای کوڕی ئومەکتومی دانا بۆ نوێژ و سەروکاری مەدینە مسلمانان بەڕێکەوتن تا گەیشتنە بۆ حران لە ناوچەی فڕعی حیجاز لەوێ پێغەمبەر درودی خی لەسەر بێ مانگی ڕەبیع ئاخر و جەمادل ئولا مایەوە و پاشان گەڕایەوە مەدینە و تووشی شەڕ نەهات سریەی زیل قیرەت ابن ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت قڕیش لە دوای جەنگی بەدر ترسان و بێ ئومێد بوون لە ڕێگەی بازرگانیان بۆ شام کە بەلای ناوچەکانی چواردەوری مەدینەدا تێدەپەڕی بۆیە بڕیاریاندا ئەم جارە ڕێگەی عێراق بگرنە بەر بەرەو شام هەندێک لە بازرگانەکانیان بە یاوەری ئەبوو سوفیانی کوڕی حرب زیوێکی زۆریان لەگەڵ خۆیان هەڵگرت و پیاوێکی بەنی بەکری کوڕی وائیلیان بەکرێگرت تا ڕێنیشاندەریان بێت لەو ڕێگەیەدا کاروانەکە بەڕێکەوت ئەم هەواڵە گەیشتەوە بە پێغمبەر درودی خی لەسەر بێ سریەیەکی بەسەرکردایەتی زەیدی کوڕی حاری سەڕێک خست و بەرەو ئەو ڕێگایە کەوت نەڕێ کاروانەکەی ئەبوو سوفیان گەیشتە یەکێ لە کانیاوەکانی نەجد کە ناوی قیرەدە بوو لەوێ لایەندا بۆ حەوانەوە سریەکەی زەید گەیشتە سەریان و پیاوەکانی کاروانەکە هەموو ڕایان کرد کاروانەکە دەستی بەسەردا گیرا و هێنایانەوە بەرەو شاری مەدینە غەزای بەنی قەینوقاع بەنی قەینوقاع، هۆزێکی جوولەکەی نیشتەجێی گەڕەکی بەنی قەینوقاع لە قەراخ شاری مەدینە بوون. ئەم هۆزە لە هەموو کەس زیاتر دوژمن بە ئیسلام بوون. کارە خراپەکاریەکانی خۆیان لە گاڵتەجاڕی و سوکایەتی کردن بە ئیسلام و پێغەمبەرەکەی درودی خوای لەسەر بێ پەرەی سەند و لە زیاد بووندا بوو. ئەوان یەکەم کەس بوون کە پەیمان نامەی خۆیان لەگەڵ پێغەمبەر درودی خی لەسەر بێ هەڵوەشاندەوە و پابند نەبوونی خۆیان ڕاگەیاند بە یاسا و بڕیارنامەکەی شاری مەدینە کە پێشتر لەسەری ڕێکەوتبوون لەگەڵ مسلمانان و هەموو لایەنەکانی شاری مەدینەدا تا پێغەمبەر درودی خی لەسەر بێ هاتوو کۆبەوە لەگەڵیاندا و ئامۆژگاری کردنن بەڵام ئەوان هەر زیاتر لاسار و ناپاک دەبوون تا دواجار پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و سوپاکەی چواردەوریان لێگرتن و ڕایان گواستن و دووریان خستنەوە لە مەدینە بۆ خۆپارێزی لە کارە دژمنکارەکانیان ابن ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ کۆبوونەوەیەکی کرد بە هۆزی بەنی قەینوقا لە بازارەکەیاندا و پێیوتن ئەی کۆمەڵی جوولەکە وریای خۆتان بن نەوەک ئەو بەڵایەی خوا هێنای بەسەر قوڕەیشدا بەسەر ئێوەشیدا بهێنێت مسوڵمان بن ئێوە باش دەزانن کە من پێغەمبەرێکی نێراوم و ئەمەش لە کتێبەکەتاندا دەبینەوە ئەوانی ژووتیان ئەی محەممەد تۆوا دەزانیت کە ئێمەش وەک خزمە قوڕێشیەکانتین تۆ بەوە مەغرور مەبە کە ڕووبەڕووی کەسانێک بوویتەوە شارەزای جەنگ نەبوون و هەلێکت بۆ ڕێکەوت، بەڵام ئێمە گەر بە شەڕ بێین لەگەڵتدا ئەوجا دەزانیت کە ئێمە بەڕاستی جەنگاوەرین. ئیبن عەباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، ئەمان یەکەمین کەس بوون کە جەنگیان ڕاگەیان بەرامبەر موسڵمانان و کەوتنە کاری شەڕخوازانە و ئەم ئایەتەش سەبارەت بەوان دابەزی، اعوذ باللە من الشیطان الرجیم. لە ڕووبەڕوو بوونەوە ترسان و چوونە ناو قەڵاکانیان مسلمانان بۆ ماوەی پ ڕۆژ گەمارۆیاندان ئینجا هەمویان خۆیان دا بەدەستەوە پاشان عبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلولی گەورە منافق کەوتە پارێزگاری لێکردنیان وتی ئەی محەممەد چاک بە لەگەڵ ئەو هاوپەیمانانەماندا پێغەمبەر درودی خی لەسەر بێ وەڵامی نەدایەوە ئەو وتەکەی دووبارە کردەوە و پێغەمبەریش درودی خی لەسەر بێ ڕووی کرد بەولادا پاشان عبدوڵله گیرفانی قەڵغانی سەر سنگەکەی پێغەمبەری گرت و پێغەمبەر درودی خوای لەسەر بێت تووڕە بوو فەرمووی بەرمدا ئەوی شووتی واللە بەرد نادەم تا چاک نەبیت لەگەڵ ئەم هاوپەیمانانەماندا ئەوان سێسەد پیاوی قەلغان لە سنگ و چل پیاوی بێ قەلغان لە هەموو سوور و ڕەشێکدا ئەوان پارێزگاریان لێکردوون من پیاوێکم دەترسم شتم بەسەر بێت پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەوان هەموو بۆ تۆ بەو جۆرە عەبدوڵای دووڕوو ڕۆڵی گێڕا بۆ ڕزگارکردن و دەربازکردنی ئەو جوولەکە ناپاکانە بە بیانووی ئەوەی کە ئەوان کۆن هاوپەیمانانی بوون بەڵام مسلمانانی ڕاستەقینە وەک عوبادەی کوڕی سامت بێبەری بوونی خۆی ڕاگەیاند لەو هاوپەیمانانی کە لە نێوان ئەوان و بەنی قەینوقاعدا هەبوو عوبادەی کوڕی وەلیدی کوڕی عوبادەی کوڕی سامیت دەفەرمێت کاتێک بەنی قەینوقاع جەنگیان ڕاگەیاند و کەوتنە کاری شەڕنگێزانە دژ بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمانان ئا لەوێدا عەبدوڵای کوڕی ئوبەی پارێزگاری لەوان کرد و دەربازی کردن بەڵام عوبادەی کوڕی سامت چوو بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و بێبەری بوونی خۆی ڕاگەیاند لە هاوپەیمانانی و دۆستایەتی و کۆمەکی کردنی بەنی قەینوقاع وتی ئەی پێغەمبەری خوا من لایەنگری خوا و پێغەمبەر و باوەڕدارانم بە هەموو جۆرێک من بەریم لە هاوپەیمانانی و لایەنگری ئەم کافرانە سەبارەت بەم دوو هەڵوێستە جیاوازەی عەبدوڵا و عوبادە ئەم چەند ئاەتە پیرۆزە دابەزی أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء هەتا دەگاتە فإن حزب اللە هم الغالبون کوژرانی کەعبی کوڕی ئەشرەف ابن ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت کەعبی کوڕی ئەشرەف شاعیر و ناودارێکی بەنی نەزیر بوو کاتێک کە هەواڵی جەنگی بەدری پێگەیشوتی تۆ بڵێ ئەمە ڕاز بێت ئێوە لەو باوەڕەدان کە محەمەد ئەو پیاوانەی کوشتبێت کە زەید و عەبدوڵای کوڕی ڕەواحە ناویان هێناون ئەوانە سەرکردە و ناودارانی قوڕیشن واللهی گەر ئەم هەواڵە ڕاست بێت ژێری خاک باشترە لەسەر زەوی کە عەب دوای ئەوەی کە دڵنیا بوو لە ڕاستی هەواڵەکە بەڕێکە و تاگەیشتە شاری مەککە لە ماڵی مطلیبی کوڕی ویداعی سەهمی کە خێزانەکەی ناوی عاتیکە بوو لای ئەوان دابەزی ڕێزیان لێگرت و لەوێ حەوایەوە پاشان کەوتە شیعروتن و هاندانی خەڵک لە پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان و کەوتە لاوانەوەی ناودارە کوژراوەکانی قوڕیش لە بەدر لە ڕیواەتێکی تردا ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت حۆیی کوڕی ئەختەب لەگەڵ کەعبی کوڕی ئەشرف هەردوو پێکەوە ڕۆیشتن بۆ شاری مەکە و هاوپەیمانیان ساز کرد لەگەڵ قڕێژدا بۆ شەڕکردن دژ بە پێغەمبەر درودی خی لەسەر بێ قوڕەیشیش بە هەردووکیانی وت ئێوە کەسانێکی شارەزان لە زانستە کۆنەکان و خاوەنی کتێبی ئاسمانین و تۆ ئەی کەعبی کوڕی ئەشرەف گەورە و ناودار و چاکترینی کەسانی خەڵکی مەدینەیت پێمان بڵێن ئایا ئێمە باشتر و ڕاستترین یان محەممەد هەردووکیان وتیان ئێوە کێن و محەممەد کێە ئەوان وتیان، ئێمە دەرگاوانی کەعبەین و ڕزگارکەری لێ قەوماو و دیلین، وشترە قەڵەوەکان سەردەبڕین لەگەڵ شیر و ئاودا دەیبەخشینە حاجیەکان و خزمەتیان دەکەین، پەیوەندی خزمایەتی بەڕێوە دەبەین. هەردوکیان پرسیاریان کرد و وتیان، ئەی محمد کێیە؟ ئەوان وتیان، ئەو پیاوێکی بێوەچەیە و پەیوەندی خزمایەتی شێواندوین. چەتە و دزەکانی بەنی غیفار دوای کەوتون کە حاجیەکان ڕوت دەکەنەوە و خۆی بەڕاست دەزانێت ئایا ئێمە باشتر و ڕاستترین یان ئەوان کەعب و حویی لە وەڵامیان داوتیان ئاین و ڕێگەی ئێوە ڕاستترە و ئێوە چاکترن لەوان ئیتر ئەم ئاەتە دابەزی ئەعوذ بالله من الشیطان الرجیم ئینەشانی ئەکە هو الأبتر اولئک الذین لعنهم اللە ومن یلعن اللە فلن تجد له نصیرا ئەم دوو تاوانبارە گەڕانەوە مەدینە بەڵام کەعب خراپتر لە جاران کەوتە وتنی شعر دژ بە خوا و پێغەمبەر و ئیسلام و مسلمانان کەعبی کوڕی مالیک ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کەعبی کوڕی ئەشرف کەوتە دژایەتی کردنی پێغەمبەر درودی خی لەسەر بێ بە شعر و هاندانی مشریکان و قڕیش دژ بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوڵانی بەڵام کەعب هەر دەستبەرداری ئەم کارە خراپانەی نەدەبوو دەهات و پرسیاری جۆرا و جۆری دەکرد تا پێغمبەر درودی خی لەسەر بێ ناڕەحەت بکات ئیبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کەعبی کوڕی ئەشرف لەگەڵ حویی کوڕی ئەختە بوو هەندێک جوولەکە هاتن بۆ لای پێغمبەر درودی خی لەسەر بێ وتیان ئەی محەممەد ئەو خوایی کە تۆی نردووە چۆنە و بۆمان باس بکە خوای گەورەش سورەتی ئیخلاس قل هو الله ئەحەدی دابەزاند بەڕێزان لێرە ناچار دەبین لەم ڕووداوەدا بوەستین بە پشتیوانی خوای گەورە لە ئەڵلقەی داهاتوودا هەمومان چاوەڕێ دەبین بزانین بەسەرهاتی کابی کوڕی ئەشرەف لەگەڵ پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ و ئەو کارە ناشرین و نەشیاوانەی بەرامبەری دەکرد دەگاتە کوێ و دەرەنجامی چی دەبێت تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەستپێرین خواتان لەگەڵ